ئازیزانم سلااوان لەبێت و ئەم کاتتان باش با کۆمەڵەیەک بڕگە و بابەت و زانیاری نوێ هاتمۆدیدارتان بۆ پێشکەشکردنی ئەلقەیەکی دیکە لە بەرنمەی هەک بەیدەنگ لەوانەیە کچ یان کوڕەکەت لە خوێندنگا بێزار بێت، بەڵام هەستی پێ نەکەیت و ئەوەش کاریگەری نەرێنی لەسەر باری دەروونی بەجێ دەهێڵێت. سایتی ئێسێنێن بڵاوی کردووەتەوە بۆی بزانی منداڵەکەت لە خوێندنگا بێزار بووە و پێویستی بە یارمەتی و پاڵپشتییە پێویستە نیشانەکانی بێزاربوون بزانیت و ئەوانیش بریتین لەمانەی خوارەوە. یەکەم، نمرەکانی لە وانەکاندا زۆر دادەبەزێت و هەست دەکەیت منداڵەکەت وەک جاران نییە و لەوانەیە هۆکارەکانی دەرەوەی خوێندنگا بێت و پێویستە بۆی چارەسەر بکەیت. دووەم، دەبینیت منداڵەکەت لە هیچ چالاکییەکی خوێندنگادا بەشداری ناکات و لە ماڵەوەش کۆششێکی زۆر ناکات. سێیەم، زۆر جار لۆمەی خۆی دەکات و دەڵێت کە زیرەک نییە و کەسێکی لاوازە و کەس هاوڕێیەتی ناکات. چوارەم، زۆر جار ناچێتەوە بۆ خوێندنگا و خۆی نەخۆش دەخات و هەندێک جاریش بەبێ ئاگاداری تۆ، لە خوێندنگەوە دەچێتە شوێنێکی تر. پێنجەم، هەموو کات دەیەوێت قەناعەتت پێ بکات کە هیچ لە خوێندنگا نازانێت و هیچ فێر نابێت. شەشەم، لەوانەیە هاوڕێکانی پێت بڵێن کە هیچ توانایەکی نیە و ئەوانیش بێزار دەکات و هیچ کات لە ناو هۆڵی خوێندندا گوێ ناگرێت. خەدیجە شاندێل خانمە ئەستێرەی تورک و براک ساغێ شاری هاوسەری بە دوای ناوێکدا دەگەڕێن بۆ منداڵەکەیان سایتیکەی مەگەزین بڵاوی کردوێتەوە خەدیجەج کە چاوەڕێ دەکات دوای سێ مانگی دیکە منداڵەکەی لە باوەش بگرێت بە ماڵپەڕێکی تورکی ڕاگەیاندووە منداڵەکەمان کوڕە و بە دوای ناوێک دەگەڕین بە دڵمان بێت بەڵام تاکو ئێستا هیچ ناوێکمان نەدۆزیوەتەوە لەبارەی ژیانی هاوسری شێوەگوتی هیچ کێشێکمان نیە و زۆر دڵخۆشین تەنیا ئەوە بەهۆی کارەکانیەوە زۆر سەرقاڵە خەدیجە شاندێل لە ساڵی 1970 لەدایک بوو و بە ڕۆڵی ئەلیف لە زنجیرە درامای چارەنووز کشمیش و مێوژ یەکێکن لە پێکاتە وشککراوەکان و سوودێکی زۆری بۆ تەندروستی هەیە و پێویستە بایەخێکی زۆری پێ بدرێت و بخورێت و دەتوانرێت لە ئامادەکردنی زۆر خواردن بەکار بهێنرێت وەک بریانی سایتی خەندان بڵاوی کردوێتەوە سوودەکانی خواردنی کشمیش و مێوژ ئەمانەن یەکەم پارێزگاری کردنی پێست لە چرجبوون و دەرکەوتنی نیشانەکانی پیری چونکە ڕێژەی کۆلاجینی پێست زیاد دەکات دووەم سوڕی خوێن چالاک دەکات و سەرچاوەیەکی باشی ئاسنە بۆ لەش سێەم پارێزگاری لە ددان و زمان دەکات و بەهێزی دەکات چونکە دەوڵەمەندە بە ترشی ئۆلیانۆلیک کە ڕێژەی لە کلۆربوون دەگرێت سێم پارێزگاری لە ددان و زمان دەکات و بەهێزی دەکات چونکە دەوڵەمەندە بە ترشی ئۆلیانولیک کە ڕێگە لە کلۆربوون دەگرێت لە هەمان کادا ڕێژەی کالسیۆمی زۆرە و ددان لە شکاندە پارێزێت چوارەم پێست لە زیانەکان و کاریگەریەکانی تیشکی خۆر و نەخۆشی شێرپەنجە دەپارێزێت چونکە پێکاتی ترشی ئەمینی تێدایە بۆ پێست پێنجەم زاڵ دەبێت بەسەر دەرکەوتنی تاڵی سپی لە قژتدا چونکە سەرچاوی فیتامینسی و ئاسنە کە یارمەتی مژینی کانزاکان دەدات لە هەمان کادا پێکاتی خۆراکی بەسوود دەدات بە قژ هەوڵ بدە ڕۆژانە بیخۆ. زەیتی گەرچەک یەکێکە لە زەیتە سروشتیە بەسوودەکان دەتوانرێت بۆ چەند مەبەستێک بەکاربهێنرێت سایتی وێزگە بڵاوی کردوێتەوە لەم بابەتەدا گرنگترین سوودەکانی ئەم زەیتەتان بۆ ئاشکرا دەکەین. یەکەم زەیتی گەرچەک بڕێکی باش فیتامین ئی لە پێکهاتەیدا هەیە و ئەگەر بدرێت لە قژ ئەوا قژ نەرم و خاو دەکاتەوە. دووەم، یارمەتی درێژبوونەوەی قژ دەدات و تاڵەکانی قژ لە قرتان دەپارێزێت. سێیەم، ڕێگری دەکات لە هەڵوەرینی تاڵەکانی قژ. چوارەم، زۆر بە ئاسانی پیسی و خۆڵی سەر پێست لادەبات. پێنجەم، چارەسەرە بۆ سووتاوی پێست و زیپکە و وشکبوونەوەی پێست و ڕێگری دەکات لە دەرکەوتنی نیشانەکانی پیری پێشوەخت لەسەر ڕوخسار شەشەم خانەکانی پێست نوێ دەکاتەوە بەهۆی ئەوەی ترشی ڕیسینۆلیک لە پێکاتیدا هەیە حوتەم دەتوانرێت بۆ نەرمکردنەوەی پێستی بنەپێ بەکاربهێنرێت هەشتم ئەگەر دەتەوێت خاوەنی نینۆکێکی جوان و سەرنجڕاکێش بیت ئەوە ڕۆژانە بە کەمێک لەم زەیتە نینۆکەکانت چەور بکە نۆیەم، قوتوویەکی ماسکارە کە ماسکارەی تێدا نەمابێت خاوێنی بکەرەوە و ئەم زەیتەی تێبکە و شەوانە پێش خەوتن بە فڵچەی ئەو قوتۆی زەیتەکە تێکردووە ئەم زەیتە بدە لە برژانگەکانی چاوت. پس از آن غروب رفتن اولین طلوع من خوش من رسیدم خۆشەویستانم بەم شێوەیەش کۆتایم بە ئەڵقەی ئەمڕۆی بەرنامەی هەک بەی دەنگ هێنا بۆ دەستکەوتنی زانیاری زیاتر و گوێگرتن لە بەرنمەکانی ڕادوی دەنگ دەتوانن سەردانی ماڵپەڕی ڕادوی دەنگ بکەن بەم ناو نیشانە ڕادو دەنگ دۆت ئۆرگ تا بێگەشتنوکی تر بەخواتان دەسپێرم و خواتان لەگەڵ.